گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرموون لەگەڵ ئاڵلقەی بیست و یەکەم لە کتێبی هێنری کیسینگەر پەیوەندەکان لەگەڵ چیندا ڕوتی ستراتیژی. ئایا وڵاتە یەکگرتوەکان لەسەرەتی هەموو ئامرازەکانی بەردەستی بەکار بهێنێ بۆ ئەوەی ئەوەندەی لە توانادایە بوژانەوەی چین وەک هێزێکی سەرەکی دوابخرێ یان ئاەت لە سەرەتی هەوڵی هێنانەکایەی پێکهاتەیەکی ئاسیایی وەها بدا کراوە بێ بۆ هاوکاری کردن لەگەڵ هەموو وڵاتاندا پێکهاتەیەک پشت بە ئەگەری دوژمنکاری ڕەگدا کوتراوی هیچ وڵاتێن نەبەستێ بەڵام هێندەش نەرمی تێدەبێ کە بەرەنگاری تەمای پاوانخوازی هەر وڵاتێکی پێ بکرێ هاوکات لەگەڵەوەی ئەم پرسیارانە بەڕادەی جیاجیا بەسەر هەر بەشێکی جیهاندا ئەسەپێنرێن پەیوەندییەکی تایبەتیان هەیە بە پەیوەندییەکانی نێوان بەهێزترین وڵاتی پیشەسازی لە جیهاندا و مەزنترین وڵاتی جیهان لە ڕووی ژمارەی دانیشتوانەوە چین دوور و درێژترین مێژووی نەپساوەی هەیە لە جیهاندا لەلایەن دوهەمین حکوومەتی سەرەکیشەوە فەرمانڕەواییەکرێ کە خۆی بە کۆمۆنیست ناو ببا. چین خاوەنی مەزنترین توانایە کە لە قۆناغێکی سەدەی نوێدا بیکاتە ڕکابەری وڵاتە یەکگرتووەکان کە بە بڕوای من ئەمە لە چارەکی یەکەمی سەدەکەدا ڕوونادا. وەڵامدانەوەی ئەو پرسیارانە کۆتایی بەو مشتومڕە تیۆرییە ناهێنێ کە لە ئارادایە، بەڵام شێوەی جیهانی سەدەی بیست و یەکەم دیارییەکە. لە جیهانیشدا هاوشێوە شەڕی سارد زۆر کەمە، چونکە ئایدۆلۆژیای سۆڤێتی سوور بوو لەسەر چەسپاندنی لەسەر ئاستی جیهان، هەموو سەرکردە سۆڤێتەکانیش بێجگە لە گۆرباچۆف لافی ئەوەیان لێ ئەدا کە سەرکەوتنی کۆمۆنیزم لەسەر ئاستی جیهان دوا ئامانجە مەزهەبی بریژنێڤ جەختی لەسەر سووربوونی سۆڤێتەکانە کردەوە لەسەر مانەوەی پارتە کۆمۆنیستەکان لە دەسەڵاتدا تەنانەت بە بەکارهێنانی هێز لە کاتی پێویستدا. یەکێتی سۆڤێت دەستی وەردایە هەنگاریا و چکۆسلۆفاکیا و هەڕەشەی هەمان شتی لە پۆڵۆنیا و بە ناڕاستەوخۆ لە چین کرد. سەرکردەکانی چین ئەم سیاسەتەنەیان لە دەرەوەدا نەگرتۆتە بەر و ئەم لافە جیهانیانە لێ نادەن و خۆیان نەبەستۆتەوە بە سەرلەقاندنێکی تۆڕی جیهانیی ئەو پارتە کۆمۆنیست و ڕێکخراوە ڕادیکاڵانەی خۆیان بە وابەستەی پەکی نەزانن. چینیش لە ڕوانگەی ئایدۆڵۆژییەوە تەحەدای پێکهاتەی ناوخۆیی وڵاتانی تر ناکا. ئەوەی ئەبێتە هۆی بێ گژداچوونەوەی وڵاتەیەکگرتووەکان نەتەوەیە نەک کۆمۆنیزم. ئەگەر ئەوەیش ڕووبدا لەسەر مەسەلەی باڵکێشی بەسەر جیهاندا نابێ بەڵکو لەسەر تایوانەبێ. لە بیست ساڵی یەکەمی دەسەڵاتی پارتی کۆمۆنستی چین، ئەو پارتە یەکخستنی وڵات و دەرکردنی داگیرکارەکان، ژاپۆنی و ڕۆژاوایی، شەرعیەتی خۆی وەرگرت. بە درێژایی بیست ساڵی پاش کارەساتەکەی شۆڕشی کەلتووریش، شەرعیەتی پارت پشتی بە وەدیهێنانی پێشکەوتنێکی ئابووری سەرسوڕهێنەر ئەبەست کە ئەوە بێئاگایانە کاریگەری خۆی هەبوو لەسەر لاوازکردنی ئیحتیکاری سیاسی. ئێستا شتێک دامەزراوە بە ناوی ئابووری بازاڕی سۆسیالیستی و لە برەودایە ڕەنگیشە گروپی دەسەڵاتدار دوای ئەوە بکەوێ بەوە ئەو لاف لێدانەی تۆکمە بکە کە دەسەڵاتی پاوان خوازانەی خۆی بەسەر نەتەوەدا بسەپێنێ ئەم لاف لێدانە ڕوو لە گەشەیە ڕەنگیشە مەسلەی تایوان دابجرسێنێ بەڵام مەرج نییە ببێتە هەوڵی کۆنتترۆلکردنی ئاسیا. تەحەدای جیۆپۆڵەتیکی لەوەدا نییە وڵاتانی دراوسێ بخاتە ژێر ڕکێفەوە، بەڵکو لەوەدایە نەهێڵێ لە دژی خۆی یەک بگرن. دواهەمین شتێکیش بە خەیاڵی سەرکردەکانی چیندا بێ ئەوەیە وروژاندنی وڵاتە یەکگرتووەکانە کە دوورترین وڵاتە لێوەی. بە درێژایی مێژووش هەڕەشەی لە یەکپارچەیی و ئاسایشی چین نەکردووە بێگومان ڕاگەیاندنە ئاشکراکانی چین زیاترینی کات ڕەخنە لەو هاوپەیمانە سەربازیەکانی چینەگرێ لە ئاسیادا ئەم بەوەش پاڵپشتی ئەم بۆ چوونەیەکە کە ئامانجی دوورخایەنی چین لاوازکردنی ڕۆڵ و بوونی سەربازی ئەمریکایە لە ناوچەکەدا. لەگەڵ ئەوەشدا مرۆڤ پێویستی بەوە نییە بڕوا بە نیازپاکی چین و نیازە ئاشتی خوازانە هەمیشەییەکان بهێنێ بۆ ئەوەی بگاتە ئەوەی سەرکردە چینیەکان گاڵتەیان بە مەترسی بە گژاچوونەوەی مەزنترین هێزی سەربازی جیهان نایە لەم قۆناغەی پێشکەوتنی چیندا. جگە لەوەی چین گرەوێکی گەورە لەسەر سیستەمی ئابووری نێودەوڵەتییەکە زیاتر لەوەی یەکێتی سۆڤێ دەیکرد ئەوەش هاندەرێکی بەهێزە بۆ تەحەدا نەکردنی دۆخی ئێستای ئاسیا. کێشان لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا هەموو وڵاتانی چواردەوری چین ئازادەکات و وایان لەیەکە دوای تەما و داواکاریە جیاجیەکانی خۆیان بکەون ژیرانەترین ڕێبازیش بۆ چین چەسپاندنی ئەو پەڕی هوەرەکانێتی لە فەرمانڕەوایی کلاسیکیدا هاندانی بەرە دوورەکان لە دژی ئەوانەی نزیکن. لەم ڕەوتەشدا وڵاتەیەکگرتووەکان ڕۆڵێک لە خەیاری جیۆپۆڵۆتیکی چیندا ئەگێڕێت، تەنانەت وەک تۆڕی ڕزگاربوونیش، لەبری ئەوەی دوژمنێکی ڕیشەیی بێ. ئەوەش بە گشتی پاڵنەری سیاسەتی چین بوو، سەرەڕای هەندێک ڕاڕایی گەورە لەبارەی تایوانەوە. هەروەک ئەبێ هێزی سەربازیی مەزنی چین لە تەحەداکردنی وڵاتەیەکگرتووەکاندا بە هەند وەربگیرێ. یەکێتی سۆڤیەت نزیکەی دوو هەزار و پێنج سەد مووشەکی ستراتیژی هەیە کە زۆربەیان کەللەی جەنگی زۆریان هەیە و زۆر بە وردی ئەتوانن ئامانجەکانیان بپێکن. هێرشیش بۆ سەر وڵاتەیەکگرتووەکان لە ڕووی هونەرییەوە شیاو بوو، هەروەک لە ڕووی ستراتیژییەوە دوور نەبوو ڕوو بدا. ئەگەرچی زۆر پێ نەدەچوو. چین نزیکەی سی مووشەکی هەیە کە بە سووتەمەنی شل کارەکەن و هەریەکەیان یەک کەللەی هەیە و چەند کاتژمێرێکیانەوێ دەتەقێنرێن و ئامرازی هێرشکردنیش نین. هەرکاتێکیش چین دوای چەندین ساڵ ژمارەیەکی زۆری لە مووشەکی فرەکەللەی جەنگی ئەبێ کە بە سووتەمەنی ڕەق کار بکەن ئەوە بەرگرییەکی بە مووشەکی ئەمریکیی هاوسەنگییە ڕاگرێتەوە. سەبارەت بە هێزە زەمینیەکانی چین ئەوە ئەتوانن لە ڕێی ستراتیژی ماندووکردنی دوژمنەوە بەرگری لە نیشتیمانەکەیان بکەن بەڵام بۆ هێرشکردنی درێژخایەن لە دژی هێزێکی سەرەکی ناشێن. سەبارەت بە چواردەوریش، هەلومەرجی ستراتیژی چین زۆر لەو هەلومەرجە ستراتیژییە ئاڵۆزترە کە یەکێتی سۆڤێت بەرەوڕوویە بۆوە لە ئەوروپادا. یەکێتی سۆڤێت هەڕەشەی لە وڵاتە دراوسێ لاوازەکانییە کرد کە نە بە تەنها و نە بە کۆمەڵیش ئەیانتوانی بەرەنگاریی هێزە زەمینییەکانی سۆڤێت بکەن، بەڵام چین ئەوە بەرەوڕووی دراوسێگەلێکی خاوەن توانای سەربازیی مەزن ئەبێتەوە. بە هیند و ڤێتنام و ژاپۆن و ڕووسیا و هەردوو کۆریاکەوە. بۆ چین زۆر ئەستەمە بە تاکە تاکەش هیچ کامیان ببەزێنێ چ جای ئەوەی بە کۆمەڵ. لانی کەم ئەوە چین ناچارە کە دیپلۆماسیەتیەک نەگرێتە بەر هەڕەشە لە هەموو دراوسێکانی بکا بە یەکەوە. لە کاتێکیشدا چین پەرە بەوە ئەدا کە ناوی ناوە هێزی نەتەوەیی سەرتاپا گیر، ئەوە هێزە سەربازیەکەی ئەبێتە تەحەدایەکی بایەخدارتر بەڵام لەمەودای بەرچاودا وڵاتەیەگرتوەکان هەر خاوەنی خەستەت گەلێکی دیپلۆماسی و ئابووری و سەربازی وەهایە کە ئەتوانێ لە پەنایاندا پاشە ڕۆژ دابڕێژێ بەبێ پەنابردنەبەر بەگژداچوونەوەی چی. مەسەلەکە پەیوەندی بەوەوە نییە کە ئایا ئەبێ بەرەنگاری هەوڵەکانی چین بکرێ بۆ باڵکێشان بەسەراسیادا، ئەگەر ئەوە ڕوو بدا ئەبێ بەرەنگاری بکرێ بەڵام لە کاتێکدا ئەوە لە توانادا نەبێ مەبەست چییە لە ستراتیژی بەرەو ڕووبەڕووبوونەوە لە پێناوی بەرەو ڕووبەڕووبوونەوەدا ئامانجی ستراتیژیش چییە؟ ئەمریکاش چ سوودێگە چنێتەوە لە پەیوەندیەکدا لەگەڵ چین هاوشێوەی ئەوەی لە سەردەمی شەڕی سارد ڕوویەدا ئەگەر پەکین هیچ ڕێگا چارەیەکی تر لەبەردەم وڵاتە یەکگرتووەکاندا نەهێڵێتەوە. تا چ ڕادەیەکیش ئەمریکا هەر خۆی لە پێگەیەکدا مێنێتەوە کە وەهای لێ بکا ڕێگە لە گەشەی چین بگرێ. ئەمە بە دانانی ئەگەری گومانبڕ کە سیاسەتێکی لەم چەشنە، هیچ پشتگیریەکی نێودەوڵەتی ئەوتۆ ناکرێ ئەبێ سەرکردایەتیەکی دانای ئەمریکا هاوسەنگی دروست بکە لە نێوان مەترسیەکانی وروژاندنی ڕۆحی نەتەوەی چین و دەستکەوتەکانی فشاری کورتخایەندا تەنانەت بە ئەگەری ئەوەشەوە کە خۆ لە شەڕێکی ساردی نوێ لا نادرێ ئەوەش ئەگەرێکە من بە دووریەزانم سیاسەتی دانایانەی ئەمریکا پێویستی بەوە هەیە باری ململانێ لەگەڵ چیندا هەڵنەگیرێ بۆ خۆلادان لە گۆشەگیری ئەگەر چین لە سەراستی ناوخۆ بە یەکانگیری بمێنێتەوە ئەوە گومان لەوەدانە کە ئەبێتە هێزێکی سەرەکی هەر کاتێکیش وای لێ هات توانایەکی تۆکمەیە بێ بۆ تەحەداکردنی وڵاتە یەکگرتووەکان بەڵام هەر خۆی وەها نابێ چونکە هند و بەرازیل و ڕووسیاش هەن هەریەکەشیان خەیاری وەک چینیان لەبەردەمدایە لە هەندێ ڕووشەوە ڕووبەڕووی تەگەرەی سووکترەبنەوە ئایە وڵاتە یەکگرتووەکان وەها پێناسەی ئاسایشی خۆیەکا کە ڕێگرتنە لە سەرهەڵدانی هیچ هێزێکی سەرەکی پێشبینیکراو؟ ئەمە ئەیکاتە پۆلیسی جیهان و دواجاریش هەموو وڵاتانی تری لێ هەڵەژێڕێتەوە. هەروەک بە هەدەردانی دەرامەتەکانی ئەمریکا و هاوسەنگی دەرونیە بێ ئەگەر لەشکرکێشی و دەستێوەردانی بەردەوام ببنە خەسڵەتی سیاسەتی دەرەکی ئەمریکا. ئەمەش بابەتێکە بە تاوتوێکردنی کۆتایی بەم بەشە ئەهێنین. ئەبێ سیاسەتی چین لە دروشمە ناسراوەکان ئازاد بکرێ، چونکە کێشەکە لە چۆنێتی ناونانی پەیوەندیەکەدا نییە، بەڵکو لەو ناوەرۆکەدایە کە ئەبێ پێی بدرێ. پەیوەندی هاوکاریانە خزمەتێک نییە هیچ کام لە دوو دەوڵەتەکە پێشکەش بەوی تری بکا. بەڵکو ئەوە لە قوڵایی بەرژەوەندی هاوبەشی هەردوو وڵاتدایە، کێشەی زۆریش هەن بۆ تاقیکردنەوەی ئاستی جدیەتی هەردوولا. ئەکرێ بە بەرپاکردنی دایەلۆگی بەردەوام لەبارەی کێشەکانی وەک پاشەڕۆژی کۆریا و بڵاوبوونەوەی چەکی ئەتۆمی و تەکنۆلۆژیای مووشەک ئاسۆکانی پەیوەندی ئارام تاقی بکرێتەوە دوایەوەش کێشەکانی چاخی نوێ دێتە گۆڕێ ژینگە و ئاڵوگۆڕی کەلتوری و زانستی و شتی تر مەسلەکە پێویستی بە دایلۆگی بەردەوام هەیە وەک باشترین ئامرازی دامەزراندنی جیهانێکی ئارامتر خۆشەویستانم لە ماوەی ڕابردوودا ئاڵقەی بیست و یەکەمی کتێبی هەنری کیسینگەرمان پێشکەش کردن تا ئاڵقەیەکی نوێ و دیدارێکی نوێ شاد و بەختەوەر بن.